سێ خاڵی یەکەممان باس کرد ئەو سێ خاڵە کە باسمان کرد بە خێرایە دەچینەوە بە سەریا کە باسمان کرد ئەویش ئەوەیە ژیانێکی تازەیە پێویستە ڕێخستنی تازە و ڕێستێکی تەندروستی بۆ بکەین دووەم خاڵ ژیانی تەندروستی تۆ لە زانکۆ پەیماگەکان تەنها خوێندنە و دەبێ حیاتی ئەکادی ژیانی ئەکادیمی خۆت ڕابێن و چاکەی گونجاو بێت و بە شێوازێکی خۆتەتەوێ خاڵی سێهم کە هەندێک چالاکی و توانا و شارەزایی نفسی بوو کە پێویست بوو تۆ تعاملی لەگەڵا بکەی و هەڵسوکەوتی لەگەڵا بکەی و خوگنجانی لەگەڵا بکەی خاڵی چوار هەممان کە ئێستا دێنە پێشەوە ئەویش ئەوەیە ئەم ژیانەی ئێستا دیسانۆ ژیانی تازەیە بۆیە پێویستی بە علااقات و پەیوەندیەکی تازە و گونجاو هەیە پەیوەندێکی نوێ هەیە پەیوەندەکان هەمووی نوێن تۆ کاتێک کە دەچیتە زانکۆ یاخود پەیمانگا قوتابی تازەی تێ هاتووە لە کۆکەڵە ئەق لە قۆناغی ئامادەیە ئەو قوتابیانەی کە گرتبووتان ڕۆژانە یانی بووبوو بە ڕەفیقتان ڕۆژانە ڕاستە هەڵسوکەوتان ئەکرد بەڵام بەهۆی قوتا بەهۆی خوێندنەوە بەهۆی مەشغەڵەتەوە بەهۆی ئەوەی کە نزیک بوون لەیەکەوە زۆرجار هەلکو دراوسێتی یەکتریتان دەبینی بەڵام ئێستا ئەچیتە پەیمانگا یاخود زانکۆ ئەو نەفەرانەی کە لەگەڵتان بۆ مدەی چوار ساڵ واتە چل و هەشت مانگ پێکەوە دەبن واتە بەردەوام بەردام ژیانتان پێکەوە دە بۆیە بۆیە لە ناو ژوورەکە لە ناو سەیرانە لە ناو سەفرەی زانستیە لە ناو گروپەکانە لە ناو شوێنەکانە هەمویان تۆ قەنەعات قسەیان لەگەڵاکەی و کەڵە ڕفقاتیان لەگەڵاکەی هاوڕێتیان دەکەی بۆیە ئەمە کەنز و گەنجینەیەکی واتە سرمایەکی ڕاستەقینەیە هەتا دنیا دنیاوکە لە هەتاوکو تەمەنی تۆ باقیە زۆر جار چونکە وتمان ئەم قۆناغە قۆناغی ئاڵتونیە و قۆناغی پێگەیاندنەوە قۆناغی دۆزینەوەی شخصیەتی خۆتە خاڵێکی دو خاڵێکی تر لەو خاڵانەی کە پێویستە ئیتیمامی پێ بدەین وە گرنگە ئاگامان لێ بێ ئەویش ئەوەیە کۆمەڵی بیرۆکە هەیە لەم حاڵەتە لەم کاتانە پێویستە من و تۆ ئاگامان لێ بێ بۆچی ئاگامان لێ بێ چونکە ئەم ئاگادار بوو نەمان ئەم وەز ئەمان ئەم حاڵەتەمان کە زەرورە بۆمان ئەویش بیرۆکەکان جێگە ئەو بیرۆکانە کە هەمان جێگەی گرنگی پێدانن کۆمەڵە بیرۆکە دێتە پێشەوە لە ناو جامعا کۆمەڵە بیرۆکەی تایبەت بە ئیشی داهات و تایبەت بە ڕێنمایی داهات و تایبەت بە بانگەوازکردن بۆ لای خی گەورە ئەمانە هەمویان پێویستیان بە لێکۆڵینەوە پێویستی گرنگی پێدانەوە پێویستە بزانین چۆن تعامل لەگەڵ ئەو بیرۆکە تازانە دێنە پێشەوە کە برایەتیە خوشکایەتیە ڕفیقایەتیە بانگەوازکردنە بۆ دینی خوایە و پێکێنانی گروپە پێگەێنانی کۆمەڵە شتەکە لەوێن بۆیە ئەم قۆناغە بە هەمان شێو قۆناغی پەیوەندەکانە ئەبێ ئاگاداری بیرۆکەکان یەکتری بین خاڵێکی تر لەو خاڵانە کە ضرورە مرۆڤ چونکە وەکو وتمان قۆناغی جامعە قۆناغی تێپەڕبوون و کاملبوونی شیە کاملبوونی عقلە عقلەکانە لە ناو جامعە بۆیە دەکرێ کەسی داعی کەسی پەیامدار کەسێک کە ئامانجار بێ پێویستە لەسەر خۆی بیکا باوجی کە بانگاز کا بۆ دینی خوا واتە بانگەوازێک بێ عەیبەی تیا نەبێ شورەیی تیا نەبێ نەنگی تیا نەبێ کە تۆ بانگەواز کەی بۆ دینی خوا بانگەواز کەی بۆ کەسێ وەرە قورئان بخوێنە وەرە دیندار بەوە کە وەرە نوێژکە وەرە ئیلتیزاممان پیاوی وەرە بتوانین یا مسلمانێ دروستکەین یاخود هاوڵاتیە دروستکەین لەگەڵ واقعا بگونجێ و لەگەڵ یاسا و ڕێساکانە ڕێک و پێک بێ بۆیە دەکرێت ئێمە بانگەوازەکەمان بۆ دروستکردنی کۆمەڵگەیەکی نمونەی خواویستانە بێت خاڵێکی کە کە پێویستە لە بەرچاوی خۆتی بگری تۆ لە کە ئەچی بۆ جامعە کە ئەچی بۆ پەیمانگا دەبێ بزانی یەکەم نیگا و سەرنج و تێبینین ئیتر کۆتاییە واتە هەتا کۆتایی ئەم نەمەتە لەسەر تۆ دروستەوێ کە ئایا کەسێکی کۆمەڵایەتی یا کەسێکی داخراوی ئایا کەسێکی جدید یا کەسێکی متەساهیل و ئاسانکاری ئایا کەسێکی لە سەرخۆی یا کەسێکی تووڕی چونکە بۆ ئەم نەمەتە لەسەر تۆ دروستەبێ بۆی ئاگادار بە لە یەکەم لە حەزا لە یەکەم هەنگاو لە یەکەم چیرۆک لە یەکەم قسەکردن لە یەکەم بینین لە یەکەم تعاملکردن و هەڵسوکۆتن لەگەڵ لەگەڵ بەرامبەرەکە تا دڵنیا بە هەتا کۆتایی ئەم ئەم وێنە خەیاڵی کە لە بیدایەتۆ لەسەر خۆ دروستی کردووە لە کۆتایە ئەمە دیسانەوە دروست دەبێت. خاڵێکیکە کە پێویستە ئاگادار بین ئەوش ئەوەیە لە علااقات ئەویش چۆنێتی بەکارهێنانی عەلاقاتەکانە، ئەوەش توانا و شارەزایی بۆ چوونە ناو گروپ و کۆمەڵە چاک و سوودبەخشەکان. کۆمەڵێک گروپ دروست ئەبێت، با تۆ دروستکەری گروپەکان بی، با تۆ بتوانی گروپێکی چاکە دروست کەی، گروپی کۆمەڵایەتییە، گروپی وەرزشییە، گروپی گەڕۆکە، گروپی، هەر گروپی چاک، خوێنەوارییە، گروپی کتێب خوێندنەوە، گروپی خێرخوازییە، گروپی هاوکاریکردن و ڕەفیق و برادەرەکانە، گروپی تەعامولکردنە لەگەڵ. کەسە گونجاوەکانە ئەمانە زەرورە کە تۆ بتانی تەعاملیان لەگەڵا بکەی و بتانی خۆتیان تیا بگونجێنی ناکرێت تۆ لە ناو جامیعابی چوار ساڵی ڕێک داخراوبی دەکرێ ئێمە ڕەفیق و برادەکانمان کە دەیگرین لە ئەنجامی یەک یەک هەڵوێستی لە بیر بۆچوونەکانە یەک هەڵوێستی لە لە حەزەکانمانە یەک هەڵوێستی لە شارمانە یەک هەڵوستی لە وڵاتمان یەک هەڵ یعنی کەواتە دەکرێت ئێمە چی بکەین توانا و شارەزایەکانی خۆمان کە هەمانە خیبرەیە کە هەمانە لە قۆناغەکانی پێشە بەهرەیە کە هەمانە بتوانێت لەو گروپ و کۆمەڵە چاکخوازانە لەو گروپ و کۆمەڵە چاکسازانە لەو گڵپ و گروپ و کۆمەڵە چالاکانە کە خزمەت بە کۆمەڵگا خزمەت بە ئاین خزمەت بە داهاتوی مرۆڤایەتی دەکەن خۆمان ببینینەوە خاڵی کە لەو خاڵانە کە ئەوش ئەوەیە بەکارهێنانی سۆزەکانتە لە کاتی ناڕەحەتە تۆ لەوێ تەعامل لەگەڵ هەژار و دەوڵەمەن و جوان و پیر و پکڵە ئەنی هەموو تەمەنەکانە ئەەکەی بە تایبەتی ئەو تەمەنانی کە لە تۆ نزیکن لەوێ ئەو حەزانەی کە لە تۆ نزیکن تەعامل کە لەگەڵ ئەماناکەین هەمویان تووشی پێویستە حەزەکانت، پێویستە ئارەزووەکانت، پێویستە سۆز و عاتیفەت بجوڵێت لە کاتە ناڕەحەتەکانا، تۆ سەیری ڕەفیق دەکەکەی کە باسی خۆیت بۆکە کێشەیەکی خێزانی هەیە، تۆ دەبێت متعاتفی لەگەڵە دەبێت هاوسۆز بی لەگەڵە بۆ ئەوەی چی بێ کەسایەتی تونکە تۆ علااقاتێکی چاک دروستەکەی دەتەوێت دڵی ڕابێنی دەتەوێت دڵی بەدەست بێنی بۆیە دەکرێ بەکارهێنانی سۆزەکانتە نەک لە ئێستاەوە مەسەلە بۆن منێشتانە چی نەفری وایە پێ دەڵێ کاکە وڵا کە چی بۆ جامێ ڕفقاتی کەس مەکە هەمووی خراپە کەسی بە کەسی بەلاوە چاک نەبێ هەتاوەکو هەتاوەکو مەسەرە بۆن منە تاقییانەکە جا خۆ تاقیکردنەوە بەوە نیە بۆیە مەحاوالەکە زۆرترین ڕەفی قتە بێ زۆرترین ڕەفیق و هاوڕە دەبێ بەڵام ئەکرێ تعاملەکە لەگەڵ لە نامتەفاوت و جیاواز بێ کەسێکیان کە لە زۆرتر تێکەڵی جیاواز لە کەسێکی تر کە کەمتر تێکەڵی و کەمتر سڕوونەهێنەکانی خۆتی دەخیتە بەردەست خاڵێک کە ئەویش دەبێ ئێمە وتمان هەرچی شتێ لەم ژیانی خۆمانناکەین هوەرە بۆیە دەکرێ هەر لە چوو پێش چوونە ناو لە وڵاتانی دەرەوە بە تایبەتی وڵاتانێک کە بە سیستەمی شەکەنە وڵاتانێک کە سیستەمی ئیداریان زۆر ڕێک و پێکەوە بە تایبەتی لە ناحی نفسیەوە چونکە ئێمە یعنی بتێنەتەیە مە لە عێراقاژی لە عێراق ئێستا بەپی دیراسەیە کە کراوە پێ لە کۆلنیۆ کە کراوە لە سەدا سی و پێنج بۆ لە سەدا چل و پێنجی خەڵکی عێراق پێویستی بە بە دکتۆری نەفسی هەیە بەڵام ئێستا گەر یەکێکمان بچین بۆ لای بۆ لای دکتۆرێکی نەفسی لەو سەر پێ شش کەس بمان بینێ هاتین و دەڵێ شێت بووە کەواتە دەکرێت ئێمە قسەی لەسەر ئەمە بکەین کە ئایا پێویستمان بۆچی پێویستمانە ئێمە هوەری هەڵسوکەوتکردن فێر فێربین لەگەڵ خەڵکە چۆن بتوانین دڵی خەڵکی ڕاگیرکەین چۆن بتوانین یعنی وا بکەین کە ئازار نەچێژن بە قسەکانی ئێمە بۆیە دەبێ هەر لە بیدایەتەوە بۆی بۆی پەیوەندی نێو تەندروست دروستکەی هوەری هەڵسوکە و لەگەڵ هاوبەشانی ژوورەکەت ئەوانەی کە لە ناو ژوورەکە دەم ژوورە مڵکی تۆیە بە مانایەک مڵکی تۆیە بەڵام لە کۆتاییا مڵکی تۆ نییە لە کۆتاییا دەبێتە مڵکی هەموو خەڵکێک کە دێتە ئەو شوێنە واتە مڵکی تۆی و ئەوی پێشی تۆ و دوای تۆش کەواتە ناکرێت تەنها ئەم ژوورە تاپۆ بێ لەسەر جەنا بدەر کەسێکت ویست بێتە ژوورەوە هەر کەسێکت نەویست نێتە ژوورەوە بەڵکو دەبێ ئێمە هەم وەکەڵێ مغناتیس ئاسا بتوانین هەم دڵی هەموو کەسێ بەدڵ بەدەست بێنی وەنێڵین کەسمان لێ دوورکەوێتەوە واتە محاولەکەی سەرجەم سەرەکانمان پێکەوە گونجاو بێ بۆ ئەوی بتوانین باشترین ڕفیق و برادەر و دۆست ڕابکەین و دۆست بکەین بە ڕفیق و برادری خۆمان خاڵێکی تر لە خاڵەکانە خاڵی پێنجەمە دوای ئەوەی کە باسی هاوڕێتیمان کرد ئێستا دێنە سەر کاتەکانمان ڕێخین چونکە بۆچی کاتمان ڕێخین بۆچی قسە لەسەر کاتەکەین هەموو ڕووداوەکانی ژیان پێویستی بە کاتە یعنی بە کاتەوە بەندە هەموو شتەکان لە کاتەوە سەرچاوە دەگرێت هەموو چالاکی وزەبخشی وزەبخشەکان کە ئێمە چالاکی دەنوێن لە کاتەوە سەرچاوە دەی بۆچی خی گەورە لە قورآە سوێن بە کاتەخوا پێ سەلم باسی کاتەکە یەکێک لەو یەکێک لەو شتانەی کە لەو دنیاەکەم پرسیارمان لەکەن دەربارەی کاتە کەواتە دەکرێت ئێمە کات قسە لەسەر کاتکەی وە کات بکەین بەچی بکەین بە وەکەڵێ سەرەکی ترین خاڵی ژیانی خۆمان و پلان و وەکەڵێ دابشکردنێکی گونجایی بۆ بکەین. چونکە چۆن دەست پێ بکەم خاڵێک لەمانە کە مرۆڤ هەمیشە کە دەچێتەوە باشەوە من قەنەعاتم وایە کاتە بێ دابش کرێ بەس چۆن دەست پێ بکەم ئایا هەرچی ئیشەیە مەسەر لە ڕۆژێکا پ ئیشم هەیە ئەم پسکاتانم دابشکەم بەسەر پکە نە دەکرێ ئێمە لە گرنگترینەوە بڕۆین بەرەو خوار واتە کامەیان زۆر گرنگە لە پێش هەمویانە لە پێشەوە بڕین بۆ خوارەوە دواتر دووەم دواتر سێ هەمواتە یەکەمەکەیان ئەهم واتە گرنگەکە ئەوەی کە زۆر گرنگەوە لە کاتی خۆیان دەبێ ئەنجامی دێوە کە تێپەڕ بێ لەوانەیە زەرور زیانی زیاتر بێەوە ببێتە هۆی کەم تەرخەمیەکی زۆر خراپتر و ئەنجامەکەی ئەگە دوابکەوێ خراپتر دەرەچە کەواتە دەبێ ئەم بنەمایە بکەین بە سەرەکی وە بکەین بەوەی کە کامیان مهمە بنەما سەرەکانی ڕخستنی کات چۆنە یەکەم من لە خاڵی پێشووترشا خاڵی دۆمە باسمان گوتمان ئێمە بە خوێندن چوین کەواتە خاڵی یەکەمم کە دەڵم دەست پێ بکەم و باسی کاتە ئەوە حسەی ئەسەدم بۆ چییە بۆ ئەوکەڵە بۆ خوێندنە واتە زۆربەی زۆری بۆ خوێندنە ئەو شتانی کە پێداویستی خوێندنن لە سەر چاوە پیاکردن لە بەحز نووسین لە سعیکردن لە مەسەل ئەو بابەتانی کە مامەسا پێمەدا لە لە تعاملکردن لە نووسینی بەحسی داهاتوو لە هاوکاریکردنی ڕفی قوبرادەر کەواتە دەکرێ خاڵ یەکەمم چی بێ خاڵ یەکەم خوێندن بۆ لە چواردەوری خوێندن و هەموو شتەکانی تر بکەڵێ دەست پێ بکەم و ئەنجام دەم خاڵی دووەم لە ڕێ بنەما سەرەکانی ڕێخستنی کات ئەوش ئەوەیە پلان بۆ کاتەکانت دابنێ واتە من بە پێی پلان ئەم کاتم دابشکرد بێ نەک یەکەمم تەواو کرد دوم زام چی لە بەردەستمای و دیارە مەسەلە بۆن مونە بەیانی چوار دەستمان هەیە مامۆساش ئەمڕۆ سێ دەستی پێوتین کە سەعی بکەین کە سەرچاوەی بۆ حازر کەین بەس سەیرەکەم بەیانی دوانیانمان هەیە ناکرێت چونکە کتێبی ئەوەی دوو بەیانی ئێستا لە بەردەستمە حازرم بێم سەعی ئەمە بکەم واتە ئیشی ئەمە بکەم ئەوەی بەیانی دوا خەم لەو قەچەکە بەیانی کە خەبەرم بۆ کەواتە بەبێ بە گوێرەی پلان بێ و دابەشم کرد بێ کاتژمێر چەند مەسەلە بۆ ئەگەر لە بەشی عەربی بێت لە بەشی ئینگلیزی بێت لە بەشی کۆمەڵاتی لە هەر بەشە لە بەشەکان بێ دایبنێ بڵم قەینا ئەمە ئابە و شازە بەڵکو دەبێ بە گوێرەی کات بێ و بە گوێرەی ئەوە بێ کە خزمەت بە پڕۆژەکە مەکا و خزمەت بە ئامانجە گەورەمەکە بکە کە سەرکەوتنە لە خوێندنە یاسایەگەیە کە جاری پێشوشتمان ئەم یاسایە یاسای بەدەست بەکارهێنانی لە سەدا بیستی توانایە لە سەدا بیستی کاتە لە مقابللا لە سەدا هشتا دەسەکەوێت واتە لە سەدا هشتا بەرهەمت دەسەکەوێت کەواتە دەکرێت ئێمە چی بکەین دەکرێت ئێمە ی ئەو یاسایە بەکاربێنین و بزانین کە کاتێ ئێمە سەعیەکەین کاتێک کە وزە و توانەکانمان لە سەدا بیست دەخەینە کار لە مقابلا لە سەدا بیستی لە سەدا هەشتای بەرهەممان دەسەکەوێت خاڵی چوارهەم ئەویش ئەوەیە دواخستنی ئیجابی کە دوایە دێمە سەر چۆن دوای بکەن و دواخستنگە بۆ هەندێک دواخستن هەیە یانی زۆر ناکەوێ لە سەرمان مەسەلە بۆن منە گوتم ئەگە دوو بەیانی ئینتحانم هەبێ بەیانی شەندێ وەزیفەم هەبێ هەندێ بەحسم هەبێ ئامادەکەم دەبێ بەحسەکانی بەیانی ئامادەکەم واتە هی دوو بەیانی هی بەیانی نەکەم بە قوربانی هی دوو بەیانی بۆیە دەکرێ ئەم دواخستە دواخستنێکی ئیجابی بێت لە ساڵحی ئەوە بێکە بۆ پەرەپێدانی ئیشەکانی خۆم بێ وە بۆ ڕێککردنی کات و کەڵێ ڕێککردنی کاروبارەکانی خۆم بێ خاڵی کە لە خاڵەکان ئەوش ئەوەیە ڕێک بین چۆن ڕێک بین ئێمە دامان ناوە وەکو وتم بەپێوەری ئەو پلانەی کە دامان ناوە واتە ئیلتیزاممان هەبێ بەو کاتەوە کە دایانێ ئیلتیزامان هەبێ بەو بەرنامە و کە دامان ناو بۆ خۆمان نەک هەرکایە تااقەتمان بوو گۆڕانکاری تیا بکەین کە تااقەتمان بوو کاتی ئەم بگۆڕین بە کاتی ئەو. لە هەمووی گەورەتە گرنگتر پێ سەسە فەرمەچی خیر الأعمالی ئەدوم هو ئین قەل واتە چاکترین کارە و کارەیەک بەردەوام بی لەسەری با کەمیش بێ کەواتە بەردەوامون لەسەر ئیش با کەمیش بێت دەتگەێنێتە نیوەی نەتیجە واتە نیوەی تەواو کردووە بۆیە دەبێ ئێمە بەردەوام بین لەسەر چی لەسەر ئەنجامدانی ئەو کاری کە دەمانی با زۆر کەمیش بدا چی وەڵام دوو مەسەلە بۆن منە مەیە مەڵێ جاوە چیە دوو لاپەڕە بخوێنمەوە مەڵا دوو لاپەڕە نە پێنجە خوێنمەوە نا ئێستا دوو بخوێنەرەوە بەیانیش دۆکە بخوێنەرەوە کەواتە وەکو کوردداری خۆمانەڵە کەم کەم و خۆشخۆش کەواتە دەکرێت ئێمە ئیسفادە لەو حاڵەتە بکەین کە بەردەوامی لە بنەما سەرەکەکانی کاتە خاڵێکی تر لە خاڵەکان هۆکارە نوێیەکان بەکاربێنە بۆ ڕێخستنی کات ئێمە زەرورە ئەو هۆکارانەی کە پێویستن بەکاریان بێنین لە تەلەفونە لە خزمەت لە ڕەفیق و برادەرە لە لە حتا کاتژمێرە لە ئەوانە هەمووی حازرکەین بۆچی بۆی کاتەکانمان ڕێخین اینجا سوود بینین لە کاتی ئاڵتونی هەموو مرۆڤێک بۆ خۆی کاتێکی هەیە پێوتی کاتی ئاڵتونی ئێساک ئەو کەسەی کە عیباەتەکە کاتی ئاڵتونی سێبێکی نوێژ ڕۆی کە کاتێک وەختی نوێژی شەو نوێژە لەگەڵ دوای نوێژی بەیانە کاتی کاتی ئاڵتونی بۆ عیباەتکردن و دوعاکردن و پاڕانەوە لە خی گەورە ئەمە پێوتێ کاتی ئاڵتونی بۆیە هەموو کەسێک جگە لە باسی خوێندنەکەی نێوێسا لە باسی خوێندنە دەی شەوە دامناوە ئەو کاتە کاتی لە داخلیا کاتێک کاتێکە لەوانەی میوانم نەبێ کاتێک بێ لەوانەیە خەوە ینی خەون وچکەنەیە کاتێک لەوانەیە زۆر مەشغول نەبم بە خەڵکی تر ئەوانە ڕفق برادەکان مەشغولن بە سەردانیکردنی ڕفق و برادریان بە بگونجێ. هەنگاوە کردارەکان بۆ واسێنا لە دواخستن واتە ئێمە بە تەبیعەتی حاڵ بە تایبەتی خەڵکی شەرق عادەتی وایە حەزەکە کاری ئەمڕۆ بقاتە سبینێ هەرچەند ئەمە باپیرانی ئەمە وتوانە کاری ئێمە ئەمە ئەمڕۆمە خەرسبێنێ بەڵام بە تەبیعەتی حاڵێمە حەزەکەین کاری ئەم ساعتەمە خوێنە ساعتی داهاتوو هەنگاوە کردارەکان بۆچی پێویستە کە کۆمەڵە خاڵن کە حوهشت خاڵە پێکەوە باس دەکەین کە ئەویش ئەوەیە بۆ ئەوەی قوتابی ئیسفادە لەم پەندە کوردیە بکە کە کاری ئەمڕۆ نەخی نسبینێ دەبێ هەنگاوە کردارەکانی بزان یەکەم خاڵکە لەو هەنگاوە کردداریانە ئەوش ئەوەیە ئاگادار بە هۆکارەکەی بزانە کە کاتێ دوایخی پاشان دەرەنجامی ئەم دواخستە بێتە چی یەعنی مەسەلە بۆ نمونە مە توانات هەیە ئینتحان دواخیت توانا دێ ئیجازە بکە ئینتحان دواخیت بەس ئایا هۆکارەکەی چییە وڵا بۆ نمونە سعیم نەکردو بۆم نەکراوە مشکلی خێزانیم هەیە یعنی درەن خەبەرم بۆ تۆن مشکی خەوم لە تێک چووە هەر حاڵەتە لە حاڵە دەروونەکان کە دێمە دێتە پێشە باشەوە هۆکارەکانی وازحە باشە ئەی ئەنجامەکەی چییە ئەنجامی ئەمە چییە ئایا بەم ئینتحانەکردە لە کۆڵتە بێتو نەخیر ئەبێ دواکەێ بۆ عوتڵەی نیوەی ساڵمە بەڵە بۆ عوتڵەی لە پشووە کە خەڵ خەریکی سەیران و سەفرە و گەڕان و هاتوچۆیە تۆ دەبێ دابنیشی سعیبکی دەبێ ئەمانەت لە خەیاڵا بێ دەبێ ئەم بەرەنجامانت لە خەیاڵا بێ کە تۆ چیت ئینجا دواتر لەو کاتا دیسانەوە مەرحەلەی دووەم نییە گەر بکەویت کەواتە یەک مەرحەلەیە ئێستا ئەگەر بکەوی طبیعی امتحانە کردوەک احتیمالە نەتیجەت باش نەبێ ئەکرێ مەرحەلەی دووەم امتحان کەیتەوە بەڵام تۆ مەرحەلەی دووەمت کە ئینتیحارەکەیت و تەواو ئەخیر مەرحەلەیە ئینجا پاشان کێ ئەڵێ بەس تۆ تەنها لەمان خراپی کەواتە کاتێک کە یەکێک لە هەنگاوە ئاگادار بە چی بکە لە لە هۆکارەکەەوە دەرەنجامەکانی خاڵێکی تر لەو خاڵانە کە پێویستە بۆ ئەوی واز بێنین لە دواخستن کە هەمومان گیرۆدەین پیاوە کەم تەرخەمیە تیابانە ئەویش دابشکردنی کارە گەورەکانە بە کارە بچووکەکان واتە ئەو کارەی کە هەمانە، ئەو ئیشەی کە هەمانە، ئەو حاڵەتەی کە دێتە پێشەوە، ئەو پڕۆژەی کە دێتە بەردەستمان، ئەو بارودۆخە کە دێتە دێتە بەردەستمان لە زانکۆ یا لە پەیمانگا، دەبێ کارە گەورەکان دابەشکەین بۆ بچووک، واتە بچووکی کەینەوە، چونکە مرۆڤ هەمیشە بەسەر شتە بچووکەکانا سەرەکەوێ، بەڵام بەسەر شتە گەورەکانا سەیرەکەی کۆسپەکانی زیاترە و بیروبۆچوونی قەناعەتی وایە کە ئەم کۆسپانە زۆر گەورەن ناتوانێ زاڵ بێ بەسەریان. خاڵێکی تر لەو خاڵە لەو خاڵانە کە. ئەبێ ئاگامان لێ بێت لە هەنگاوە کردارەکان بۆ وەزێنان لە دواخست ئەویش ئێ واقع بوون ئێمە لە لەگەڵ واقعا دەبێت تعاملکەین ناکرێ ئەم واقعا بڵێن قەوەخوا لەوانەیە سێ مانگیکە جەوەک وەزعەکە زۆر زۆر باش بێ وەزعی دارایی باشتر بێ مەسەلە من بیر و بۆچوونەکانم باشتر بێ یان لەوانەیە بڕیارێ بێ حکومت بڕیارێدا بڵێن ساڵ هەمووتان دەرەچن کەوتوەکان ژە دەرچن نا دەبێ وەکو کوردەواری خۆمان ئەڵێ ئەو نانە نانە ئێستە لە خوانە واتە ئێمە تەعامول لەگەڵ ئێستا دەکەین ئێمە واقعی بین ئایا وەکو وتم بیدایەتی خاڵی یەکەمی ژوتم کیە لە بەسەرم ڕۆژەمان هەیە کەواتە دەکرێت تۆ واقع بینانە واقع بخوێنیتەوە بۆیە هەندێک لە شەرەزانان دەڵێن فقل واقعێکە کە لە ئەو علمانەی کە پێویستە هەموو کە زاگای لێبێ ئەگەر فقی واقعی بۆ عام خەرێک کەواتە بۆ شتێکی تایبەتمەند و پسپۆڕی پێویست و ضرورە گرنگە بزانین دەستپێکردن بڕینی نیوەی ڕێگایە بەس دەست پێکردن قاعدەی کارگێڕی هی دێڵە لە نێڵپیا دەڵێ ئەڵێ بەس هەڵسە و بسمیلا بکە لەم کارە لە سەدا سێت جێبەجە کردووە واتە لە سەداس بەبێ ئەوەی دەست دەی بۆی چکێ بەڵام هەستاوی نێت دێ خەریکە دەست پێەکەی لە سەدا سی نەتیجەت بەدەست دێنەوە دەست دە لە ئیشەکە واتە دەست کە بە عملی ئیشەکە ئەبێ لە سەدا حوت کەواتە ئەمە تۆ لە بیدایە تای هیچت نەکردە کەواتە ئەگەر بزانیت دەست پێکردن بڕینی نیوەی ڕێگای کەواتە ناتوانانی چی بکەیت ناتوانی وازی لێبێنی و ناتوانی دوای خێوە ناتوانانی کەمتەرخەمی تیابکەی خاڵی کێ لە خاڵەکان کە جاری وا هەیە خۆت بە تەنهای لە جامعە کەس نییە پشت دێت بگرێ گە بۆ خۆت حڕی لەوێ سربەستیەکی ئازادە دەیە بۆ خۆت هەندێک حاڵەتی تایبەتی دەیە بۆیە ئەم هاندان پێویستە تۆ بۆ خۆت هاانی خۆت دەیواتە خۆت خۆت شەحن بکەیتەوە ناکرێ یعنی بیدەیتە دەست قەدەر وڵا لەوانەیە وڵا لە عطڵی نوێستا عطڵی سەری ساڵا ئەچم بەلای فلانە ڕفیقم لەێ سەعی باش باشم پێکا و دوایی دەرچم نا وەرە ئەی ئەو ڕەفەری کە لەگەڵ توایە چەندێکی زیاتر لە تۆ هیچ. چەند دەستی زیاترە چەند قاچی زیاترە چەند گوێچکەی زیاترە سەر چەند چاوی زیاترە چەند بیر و بۆچوونەکەی زیاترە بۆیە ئەدیسۆن کە کاتێ بیرەکاتوەڵە ئەبقەری بریتە لە چی کەسی عەبقەری واتە بەرهەمی عەبقەری واتە ئەو کەسەی کە دەبێتە عەبقەری لە دوو شت تێبێ دێ لە توانا لەگەڵ ئیش ئیشەکە لە سەدا نەوەدونۆیە واتە کەسێک کە ئیش کا لە سەدا نەوەدونۆ و لە سە تواناکەشی لە سەدایەک بێ کەواتە عەبقەریە واتە ڕێژەی توانا و زیرەکی بۆ پێگەێنانی کەسێک عەبقەری بێ لە سەدا یەکە. ڕێژەی ئیش لە سەدا نەوەد و نۆ، کەواتە تۆ دەبێ بێیتە سەر ئەم بارەی خۆت کە تۆ زەروورە تەنها چی بکەی ئە خۆت هانی خۆت بدەی و خۆ جە وەکو وتم لەوانەیە کەس دەوێ ڕەفیقت نەبێ کەس نەبێ هاوکات کەس هەموو وەکو تۆ وایە گشتی گیرۆ دێ بە دەرس و دەوامی خۆیەوە یانی کەس نییە پشتگیرت بێ بۆیە دەکرێ دیسانەوە خۆت چی بکەی خۆت هانی خۆت دەی خاڵێک کە لەو خاڵانە مرۆڤ بە بێ منافەسە ناژی مرۆڤ جاری وایە ئەڵە شاعرە لە شاعرەکان هەمیشە هەر هاتۆتە دەرەوە هەر کەسێکی بینۆ شعرێکی پیاوت و هەجووی کردووە جاری وا بۆ کە کەسی دەست دەکەوتە هاتۆ بە خۆیان هاتۆ بە دەموچوی خۆیان بە سەری خۆیان بە قژی خۆیان بە چاوی خۆیان بە زمانی خۆیان واتە هاتۆ هەجووی خۆی کردووە بۆیە مرۆڤ یعنی هەمیشە هەوڵەدا لە مقابلە دوژمنێ بۆ خۆی دروست کا بە بێ هیچ نەفەرێک ئەبینی یەعنی مەسەلە بۆن منە ئەچی بۆ ماڵیان ئەڵێ وەڵاهی ئەمڕۆ بۆمان ناکرێ مەیە ئەو کابرا ساحب ماڵە و دەزانێ و وەزعەکەی ئەزانێت چۆنە چۆنیە ئەڵێ ئیمڕۆ مەیە کاک ئێ باشە نایەم باش بەڵام لە بۆرە مێشکی خۆتاڵی چی وەڵایی ئەوە حەزی نەکرد بچم بۆ ماڵیان نەوەڵا لەوانەیە مەسەر میوانێکی تریان هەبێ حەزی نەکردێ میوانەکە من بزانم کێ باش قەیچە ئەوەش قەیرە وەڵا میوانێکیان هەیە حەز ناکا دوو میوانی هەبێ یا مەسەر میوانەکە ڕقی لە منە یا مەسەل نا ئەمە حاڵەتێکی طبیعیە کە احتیمالێ و ماڵم ناڵی بوو بێ احتیمالێ و ماڵە ئێوارە داوت بوون ئێوارە خەڵکیان داوت کرد بێ ئێوارە مەسەر نەخۆشێکیانەیە بچن بۆ شوێن یا داوتیانە بەرە شوێن بچن بۆ دەرەوە نان کەواتە نان بخۆن کەواتە دەکرێت ئێمە لە مقابلا کێبڕکێی دوژمنێکی وەهمی لە مشکی خۆمانە دابنین لە پۆلەکەی خۆما لە گروپەکەی خۆما کێ لە من زیرەکترە وڵا فلانە کەس زۆر منافەسەمەکە کەواتە من ژەکە بۆ نافەسی سیرەکەم زان چەند دەرەجێنەوە پانزێنەوە لە بیست منیکەم بە حەڤە کەواتە دێم چیەکەم هەنگاوە کردارەکان بەشە ئا ئەو انتحانی کرم ڕۆ منژنتحانەکەم نە وەڵا انتحانی نەکردووە وەڵا مادەم و ئینتحان نەکردم ئینتحان ناکەم ئەمە دەبێت کێبڕکێ ئیجابی بێ بۆ کێبڕکی نە کێبڕگێ سەربێ وەڵا ئەو ئینتحانی نەکەم ڕۆ منش ئینتحان ناکەم نا تۆ ئینتحان کە نە ئەوە خۆی یشتۆتە بۆی دەرەجەی باشتر بێنێ ناواز لەوە بێنە تۆ ئەمڕۆ لە بەردەستایە توانا دێ ئامادەی دێ نەف کەسی ئازا کەسی زیرە کەسی زرنگ کەسی باش ئەوەیە لە یەکەم حاڵەتە نیشانەی خۆی بپێکێ کەواتە نیشانەی کەڵێ دەست پێشخەر بێ کەواتە بۆ خۆت کێبڕکێیەکی دوژمنی وەهمی بۆ خۆت دیاری کرد خاڵێکی تر لە خاڵەکان کە تارق سۆیدان لە کتێبی ئەلمبدیعون یا ئەلیبدا دەڵێ خاڵێ لە خاڵەکانی واتە 20 خاڵە ئەڵێ ئەوەیە کە نووسینی بیرۆکەکان واتە ئەو بیرۆکانەی کە هەتا هەموان بنووسەرە با بچووکیش بێ مەڵێ جا ئەوە چی جا ئەوە چیە من بینوسمەوە ها عیب نیە بخەمە سەر کاغەز نا عیب نییە مهمەوەیە دڵۆپە دڵۆپی باران ڕووبار و دەریا دروستەکە کەواتە داکرێت دڵۆپە دڵۆپی باران نەنووسین وەڵا بنووسین لە بەسە لەبوو لە کانیوە دەستی بکەین ناخۆکانی لە کوێ ناوێتی ئەسڵەن جارێ لە ئاوی سەز ئاوی ئاسمان و هێناتی لە بەفر و باران و هێناوێتی کەواتە ئەبێ بەفر و بارانیش بنووسین ناکرێت ڕووبارێ حساب کەی بڵێن ڕووبارەکە کە گەورە بێ بە دەریا نەخێر لە لە چیوە هاتۆ لە دڵۆ بەدڵۆ بکەواتە ئێمە دەبێ بیرۆکەکان باورد بێ بینوسینەوە لای خۆمان و مەجالمان هەبێ و ئامادەکاریمان بۆ کرد بێت کەواتە مرۆڤ دەبێ و گوتم ئامادەی تەواوی هەبێ و بتوانێ ئەو حاڵەتی کە خۆی پێویستێتی ئەنجامی بدا و وەکوتم کێبڕکێکی زۆر باش و چاک ئەنجامدا و حاڵەتەکە ئامادە بێ و ئاگادار بێ. خاڵێکی تر لەو خاڵانەی کە پێویستە کە ضرورە ئیشی لەسەرکەین خاڵی شەش هەمە کە لەو بارەوە ئەویش لە پێناو خاڵی شەشەمەوە گوتمان لە پێناو ژیان و پیشەیەکی سەرکەوتوو. بۆچی لە پێناو ژیان چونکە بۆ ئێمە دوانزە ساڵی ڕەبە خوێندومانە شش واتە ئێستا تەچینە جامیعە لە جامیعش چوار ساڵ ئەو پەڕی شش ساڵ ئەگەر دکتۆراشین لەوانە هەر ساڵی کە بخوێنین مهم وە لە کۆتاییە دەمانەیە ببین بە شتێواتە بمانەیە خزمەت بەم کۆمەلگا بکەین لە ڕێی پیشەکەمانەوە کەواتە تا پیشەی گونجاو نەبێ من خزمەتم پێ ناکرێ تەک تا پیشەیەک بە حەز و ئارەزوی خۆم نەبێت تا پیشەیە وەکەڵێ خزمەتی خۆم نەکە ناتوانم خزمەتی خەڵکەم کەواتە دەکرێت لە پێناو ژیان و پیشەیەکی چگە بۆ هەر لە بیدایەتەوە ئێمە پێویستە چی بکەین پێویستە هەنگاوەکانمان بکەین کاروانەکە سەفەرەکەت بۆ ئەوەی باشترین پیشە بەدەستبێنی لە یەکەم ڕۆژەوە دەست پێ دەکات خەڵکێگەڵێ ناوە تەخەڕجم کرد شەهادەم وەرگرت ئێستا دەمەوێت پیشەی داهاتم دیاریکەم نەخێر چگە بۆ بەقەدەر جدیت بوون لە بەدەستێنانی علم و زانست و زانیاری و سەقافەتی عام و خیبرە و توانە و شارەزایی لە یەکەم ڕۆژەکە ئەچیتە جامعە لە کۆتاییە خەڵکە یەکەمەکان معیدەبن لە دەگەڕێنە جامیعە، دەبنە مامۆستای جامیعە، دەبنە موعید لە جامیعە، دەبنە موعیدی پەیمانگاکان و زیاتر مەرغوبترن، زیاتر تا یەک ئەوائیلەکان هەمیشە دێنە پێشەوە و ئەو کەسانەی کە زۆر جدی بوون، زۆر شارەزا بوون، خیبر و تواناکانیان لە خزمەتی مرۆڤایەتیە و خەڵک دەستی بۆ ڕاکێشاون، دەوا ئەوانە دەکەنە پێشەنگ و ئەوانە دەکەنە پیشەی گونجاویان دەدەنێ. کەواتە کاروانەکەت، گەر دەتەوێ پیشەی گونجاوت دەست کەوێ لە یەکەم ڕۆژی چوونە جامیعەوە دەست پێ دەکا بۆیە بە جدی لە یەکەم ڕۆژە بچۆ جامیعە و تەعامولت تەعامولێکی ئاسایی و تەندروست بێ خاڵێکی تر لەو لەو حاڵەتانەی کە دەبێت لە پێناو پیشەکە هەر بارەی پیشەوەی ئەو ژەوەیە تەنها بڕوانامە و دەرچوین بیرۆکەکەت دەتخاتە یعنی بە تەنها احتیمادت کرد بێتە سەر بڕوانامە و دەرچوون ئەوە ئەم بیرۆکەیە دەتخاتە یانەی بێ ئیشەکان چکە بۆ تۆ لە بیدایەتە هەر لە بیدایەتە چیتەتە جامیعاڵی ئێ ئەوە لە کۆتایە من دوای چوار ساڵ دەبم بە مامەسا ئێ باشە دەبم بە مەسەلە بۆن من دەبم بە مهندس ئێ باشە قەیچەکە دەبم بە دکتۆر دەی قەیچەکە ئەوش باشە دەبم بدا دەبم بەمانە توێش تا یەکەم ڕۆشتە کەواتە ئەم بیرۆکەیە کە قەنەعەت دوابێ بە تەنها بڕوانامە دەتکا بە خاوەن پیشەیەکی گونجاو زۆر هەڵەیە دەتکاتە چی دەتخاتە یانەی نادی نادل عاتلین ئەو یانەی بێ ئیشەکان، یانەی بەتاڵەکان، یانەی ئەوانەی کە ئیشیان دەست ناکەوێت، بەڵکو دەکرێت لە بیدایەتی خۆمانە، لە بیدایەتە کە بڕوانامەکەمان دەست هێناوە لە عوتڵەکانە کە دێمە سەری کە پشۆکانە کە ئەتوانی ئیستفادەی لێ بکەین ئەویش بەڕاستی دەبێ ئێمە گونجا کەڵێ اعتیمادمان لەسەر ئەو خیبرە بێ مەسەلە بۆن بوونە من قەقەرارە بەم بە مامەسا دەبێ هەندێ مەهاری مامەسایی فێربم دەبێ هەبێ هەندێک علم و زانست و زانیارەکەی فێربم دەبێ هوەری هوەرەکان فێرم کە ئێستا دێمە سەری کەواتە و ئەوانەی جێگەی گرنگ چونکە بۆ زانکۆ تایبەتە بە علم و معریفە و زانستەوە تایبەت نییە بە هەندێک حاڵەتی تری دەرونی کە پێمانە درێ و هەندێک حاڵت ئەوانەی جێگەی گرنگینی لە زانکۆ ئەم خاڵانن کە ئێستا باسیان دەکەم کە ئەویش یەکەمیان هوەری هەڵسوکەوتن لەگەڵ خەڵکە لە جامیعە پێت ناوتە چۆن هەڵسوگەڵ لە خەڵکا بکە لەگەڵ خەڵکا بکە بەڵکو ئەکرێ لە علم نفسی طفلا بڵین مناڵە یا علم نفسی تربیا بابەتێکت خوێنێ بەڵام هوەری هەڵسوکەوتکردن لەگەڵ خەڵکانیە لەگەڵ تەلەبایە تۆ دەبێت لەگەڵ هەموو چین و توێژەکانە ئەم هوەرە فێربی چۆن تعامل لەکەی لەگەڵ خەڵکە و چۆنە توان دڵێ ڕابێنی لەسەر ئەوەی کە خزمەت بەکار و کۆمەلگا بکەن خارێکی تر لە خاڵەکان کە لە ناو جامیعات جێگەی ئیهتیمام نییە تەبیعیە بەلایەن و مامۆستاکانی زانکۆ کە تۆ خۆت بە تەنهابی گۆشەگیربی مشکیلیان نییە بەڵام دەبێ خۆت فێربیل چۆن تعامل لەگەڵ یاخو بڵین کارەکەی لە ناو گروپەکانە بە تایبەتی ئەو گروپانەی کە توانەکانت دەرەقا ئەو گروپانەی کە توانەکان دەسلمێنە بۆ خەڵ ئەو گروپانەی کە شخصێت بەهێزتر و باشترەکەەوە بە قوتەکەەوە دەبێتە سەند و پاڵپشتێ بۆ تۆ دواتر ئەتوانی چی بکەی ئەتوانی بڕوانامەیەکی تیا بەدەست بێنی لە بۆ خۆت دابنیشی هونەری بڕیاردار فێربیت بۆت لە چ کاتێکا بڕیارە دەی ئەو بڕیارانەی کە دەدەی کامیان لە ساڵحی تۆیە کامیان لە ساڵحی تۆ نیە هەڵسەنگاندن بۆ بڕیارەکان کە هەڵسەنگاندن بۆ ڕووداوەکانی داهاتوو بکە خاڵێکی لەو خاڵک خاڵێک خاڵانی کە پێویستە ئێستا قۆناغەکان قۆناغی خوێندنی ئەکادیمیە خوێندنی پسپۆڕیە ئەویش هوەری سەرکردایەتیکردنە تۆسبین دەبیت دەڕۆیتە شەریکەیە لەوانەیە بتخەنە مەسئولی بەشێ تۆ دەتخەنە کۆمپانیا دەتکەنە مەسئولی بەشە لە بەشەکان دەتخەنە قوتابخانی دەکەن بەمدی دەکەن بەم ئاومدیر ئەلێ لەقەن دەتکەن بە سەرپەرشتیا لە شوێنێ کەواتە تۆ دەبێ هوەری سەرکردایەتی کردن بزانی جیاوازی لە نێوان مدیر و سەرکردات چێکە لە بابەتە لە بابەتەکانە انشاءله باسی ئەەکەین کەواتە دەکرێت ئێمە هەوڵەکانمان تایبەت بێ خاڵێک کە لە خاڵەکان کە جێگەی ئیتیمامی زانکۆنی و تۆ دەبێ بیزانانی و ئاگاداربی لێوکو تەلەبەی زانکۆ ئەوش چارەسەرکردنی هەڵەکانە مرۆڤ لەم قۆناغا پرێتی لە هەڵە مرۆڤ لەم قۆناغا قۆناغی تایبەتە کە قۆناغێک مراقبەی لەسەر نیە قۆناغەکە ترسی لەسەر نیە ئەم قۆناغە هەڵە زۆرەکە بۆیە پێویستە تۆ هوەری چارەسەرکردنی هەڵەکان فێربیت هونەری ڕێخستنی کات فێربی کە پێشتر باسم کرد هونەری زمان فێربی زمانەکان زمانی ئینگلیزیە زمانی عربیە و زمانەکانی تر کە پێداویستی ڕۆژگارە چگە بۆ تۆلوانی لە زانکۆ دەرچی ئەگەر احتیمادێک تۆ دەی مەسەر تەرجمەیەکی قانونی دانێ لە بواری تورکیا لە بواری ئینگلیزیە لە بواری عربیا فارسیە ئەو زمانانەی کە شارەزای بۆ یاحتیماد مەکەرە سەر ئەو بڕە زمانەی کە لە ناو جامعە پێ دەنسیە چۆن خاڵت پێێنە لە ناو جامعە تۆ بۆ احتیماد بکێتە سەر ئەم دەرسێکی ئینگلیزیە کە هەفتەی دەرسێکە کە لەوانێت تا کۆتایەکەی ئەگەر مەسەلە بۆن مونە سی جمعە سی هەفتە وانە بخوێنیت تۆ سەیری کە بزانە تقریبا نزیکەی سی ساعتەکە بە سی ساعت تۆ نابیتە ئەس ئینگلیس تۆ نابیتە شارەزا لە ئینگلیزیە کەواتە هەندێکی بۆ امتحاناتە هەندێکی بۆ کیوزەکانە هەندێکی بۆ خوێندنەوەی هەندی کەواتە ئەوەی دەمێنی تۆ دوو سێ سەعاتی دەبێتە فێرکاری بۆی تۆ لە زمانە شارەزابی کەواتە دەبێ ئەم هوەرانە کە جێگەی ئیحتیمامی زانکۆنین تۆ ئەبێ بۆ خۆت فێربی لە مدەی ئەو حاڵەت ئەو کاتانەی کە لە ناو جامیعیت خاڵی کە لە خاڵەکان کە لە پێناو ژیان و ئارامیەکی باش و پیشەیەکی گونجاو باشە ئەبێ پشووی هاوین بە ئاڵتونی بزانین واتە ڕۆژانێکی ئاڵتونی بزانین واقعی پیشەی داهاتوتی خۆتیا بینتەوە مامەسایت دەچم هەندێک مشاهدە دەکەم دکتۆرم دەچم ئاگادارم لە پیشە لە سەیدەلێ لە کۆمەڵە شت ئامادە ئەبم مەسەلە بۆ حتا ئەگەر تا ئەگەر هەر نەمزانێتم ئەم بە سەرتاژ ینی مەسەلە بەشدارێکم لە خولێکی سەرتاشیە مەسەلا ئاگا لە خۆت نەمێنێ بۆیە پاشان خاڵێکی تر لەو خاڵانێک کە دەبێ ئاگادار بین دروستکردنی پەیوەندی لەگەڵ خاوەنیشەکان تۆ سبینێک کە دەرەچی ئەگەر دانە مەسرای لە حکومەتە دەبێ کۆمەڵە کۆمپانات لە نەزەرا بێ کۆمەرە سۆپەرمارکێت لە بەرچاو بێ کە تۆ تعاملیان لەگەڵا بکەیت تۆ بتانی ئەم خەیاڵانەی خۆت کە لە نێوان خۆت و یاخود ئەم داهاتوی خۆت لە نێوان خۆت و خاوەن ئیشەکانە تەرتیب بکەی و بیدۆزیتەوە بتانی پەیوەندیەکی گونجاو و باشی لەگەڵا دروستکەی خاڵی کە لەو خاڵانەکە دەبێ ئێمە لە خەیاڵە و ڕاستی تێبگەین ئەوە خەیاڵەکە بڵێ ئەوە وەڵا من کە بڕوانامەم وەرگرت ئیش زۆر زۆر زۆرە یەکسەر دامەزرێم ئەبم بە مامەسا خاوەنی ئەبم بە خاوەنی ماڵ خان و دروستەکەم سیارە ئەکڕم ماڵم ناڵ دروستە بڵین پێکەیەنم، یارمەتی هاوکاری خزموکەسکارم ئەدەم، هاوکاری دایکم ئەدەم، هاوکاری هەتیو ئەمانە، ئەمە خەیاڵە. بۆچی خەیاڵە؟ چونکە عەمەلەکە کامەیە ڕاستەکەی پێچەوانەیە. بۆ؟ سەیرەکەیت ئەوە ئەوە تەواو بوویت؟ وەڵا دامەزراندن نییە. ئێ ئیش هەر نییە دەبێت شارەکەی خۆت جێ بێڵ بڕۆ بە شاریکە ئەگەر لەوێ ئیشەکەت دەستکەوێت کەواتە ئەم خیاڵچگەن یاعەکەیتە تووشی سەدمەیەکی خراپە بی لەم حاڵەتە بۆ چونکە دات ناوە کە تەخەڕوجت کرد حکومەت بڵێ فەرمو قوربان گیان ئەوە شادەکەت بێنە ئەوە جەنابە دەڕۆی لە فلانەشە دامەزرێت و بە موچە و ڕاتبێکی ئەوانە سلفەی زاجمان هەیە سلفەی سیارەمان هەیە سلفەی خانوکردنەوەمان هەیە هەموو ئەمانە دەتوانانی ئیسفادی لەکەی ژیانێکی ڕاقی جەنابێت 22 ساڵە دەخوێنی ئێس تۆمان هێناوەتە یاخ بڵێن دوانزە یاقل شانزە حەڤە ساڵە خوێنیت ئێستا تەمەنە 22 ساڵە هاتووی دەتەوێت دامن و دەتەوی خزمەت بەم وڵاتە بکەی وە تەتویری ژیان و خزمەتی کۆمەلگا بکەی بەڵێ ئێمە لە خزمەتین ئەمە ئەمە خەیاڵە بەس واقعەکە کامەیە ئەوەیە کەسبێنێ دامەزدەی دوسێ ساڵ لە ماڵۆ دانیشی واستەی دنیاکەی لە خەڵێ خەڵ ئەڵەی بە فلانە شەریکە فلانە مەسەلا ڕەفی قوبرادەر بەشکم ئیشەکە بۆ دۆزن کەواتە تۆ ئەبێت دەبێ ئاگاداری ئەم حاڵەتانە بی حاڵەتێکی تر بزانی. هەش بنەمای سەرەکی هەیە بۆ بەدەستێنانی ئیش کە پەیوەندی بە پیشەی داهاتوی مرۆڤ هەیە پەیوەندی داهاتوی بە پەیوەندی داهاتوی قوتابەکانەوە هەیە ئەویش ئەوەیە یەکەم هەمیشە هەوڵی بەرەوپێشچوون و پەرەپێدانی تواناکانت بدە یعنی هەوڵ مەدە تواناکانت لە قۆناغێکا بوەستێ وەڵا من ئەوە ئێستا وردە وردە قۆناغی دوو مەچمە قۆناغی سی جامعە کەس لە من عالمتر نییە کەس لە من باشتر نییە ئەوە من تەواو بم ڕژیانی ئەکادیمی شەهادەی ئەکادیمی بەدەستێنم ئیعتیماد مەخەرە سەر ئەمە، ئیعتیماد خەرە سەر تواناکانی خۆت لە ناو جامیعە، تواناکانی خۆت واتە ڕۆژانە پەرەی پێ بدە، چونکە عیلم بە بەردەوامی لە پێشکەوتنایە، کە ئەڵێن عەسری سورعەیە ئەم سورعە دەبێ تۆیش گۆڕانکاری تیا بەسەر بێت، نەک بڵێ وەڵا ئەوە عەسری سورعەیە لەوێ خەبەرێ ڕۆدا لێرە من لە ماڵەوە ئەیزانم، نا بۆ ئەوە عەسری سورعە نییە، بۆ ئەمە عەسری سورعەیە کە ئەگەر خەڵک دوو لاپەڕەی زانی تۆش سێ بزانی ئەمە عەسری سورعەیە کە مەسەلە تواناکانت ئەگەر ئێستا لە سەدا پەنجا بێ خەڵک سبەینێ بێتە لە سەدا شەست کەواتە تۆ بیست ڕەقەم دواکەوتوی دەکرێ ئەم توانانەی خۆت هەمیشە بە بەردەوامی ئەبدێتی کۆی بە هەمیشە بە بەردەوامی محاوەلە کەی مەعلوماتی تازە ئەگەر مامۆستا بی ئەگەر قوتابی زانکۆبی ئەگەر قوتابی دکتۆرابی ماستەربی دەبێ ئەم معلوماتانە ڕۆژانە چی بێ ڕۆژانە باشتر و چاکتر بێ خاڵێک کە لەو خاڵانەکە دەبێ ئێمە ئاگاداربی ئەو ژەوە بخوێنەرەوە لەبارەی پەرپێدانی تواناکان و بەرکردنی توانا و شارزایان کەسە کۆمەڵایەتەکان بۆچی چونکە ئێمە هەمیشە دەبێت کەسێ بکەین بە پێشەنگی خۆمان کەسەکان بکەین بە پێشەنگی خۆمان، سوود لە تواناکانیان وەرگرین و ئەو توانانەی کە هەمانە پەرەی پێ بدەین و ڕۆژانە لە توانا و شارەزایەکانی خەڵکی لە بوارە کەسی و کۆمەڵایەتەکانا ئیهتیمام بدەین. متمانە وتمان بەو چەند کاتژمێرە مەکە کە لە زانکۆ فێرەبیت لە زمانە. محاوەلە بکە هەوڵ بدە یعنی ئەم بەشە وەکوت متمانە بەو چەند کاژمێری زانکۆمە کە زمانی ئینگلیزیت پێ دەبخشێت خۆشەویستان بەم شێوازە هاتی نەکۆتایی بەرنامەی ئەمڕۆشمان تا بەرنمەیەکی تر بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ